خۆشەویستان هەژار بەردەوام ئەبێ لەسەر گێڕانەوەی بەسەرهاتی ژیانی خۆی ئێستا لەو کاتەدایە کە لە وڵاتی رووسایە و لە گەشتەکەی بەردەوامە هەژاری مکریانی دەنووسێ لە شۆڕەوی کەسێکاری دەوڵەتی نەکردبا بە زۆر نەدەخرا بەرکەر بەڵام حقووق نەبوو، وەستای تەلەفوون و تەلەویزیۆن و ڕادیۆ چاککردنەوە هەبوون کە ئازاد بوون و لە ماڵان کاریان بۆ پەیدا دەبوو، ژن هەبوون دەبوونە کارەکەری ماڵان، بەڵام دەبوایە وەک کرێکاری دەوڵەت ڕۆژێ هەشت سەعات کار، هەفتەی دوو ڕۆژ وچان ساڵی مانگێک مەرەخەسی بە حقووقەوە وەرگرن. سەڵماسی کڵەفتێکی وای هەبوو کە وەک فیرعەون حوکمی دەکرد. شەوێک لە دانیشگای گردی لینین چووبووینە دەعوەتی خوێندکاران، لە بەغدا بڵێ گەوادیم پێ کردوە نایەڵم. سێ کاری زۆر گرینگ لە ڕوسیا پێکهاتووە، بیمەی هەموانی، کار بۆ هەموو داخوازیکارێک، خوێندن بۆ هەموو مناڵێک، کە ئەم سێ شتە بێخەمن، مەسەلەی مەسکەنیش لە ڕێگەی حەل کردندا بوو، قەرار وابوو تا ساڵی هەزار و نۆ سەد و حەفتا ئەو گیروگرفتەش ئەو گیروگرفتەش نەمێنێ، چوومە سەیری خانوو کردن لا دیوارێک لە قاڵب دراو دەگەڵ سێ لا دیوار سەربانی ساز لێک ئەدرا و هەر هێندەی بڵێی یەک و دوو دەبوو بە وەتاغێک دەیان گوت وا هەیە نهۆمێک لە زەوین لێک دەدەن و دەیبەنە سەر نهۆمێک کە من ئەوەم نەدیت خانوو زۆر گەورن هیوایە جێگەی سەتان ماڵە ئاسانسۆر هەیە تەلەفۆن بۆ چەند ماڵێک هەیە گاز لولەکیەشی کراوە دەوڵەت لە سەدی شتێکی کەم لە حقوق دەبڕێ وەبەری دەخە ماڵەکان چکۆڵن لە وەتاغێک و ئاشپەزخانەیەکەوە تا سێ وتاغ هەیە بێ ساڵۆن چەند ماڵ لە کۆریدۆرێکدان دەرگایان بەرامبەری یەکە کابرا دەبێ هەمیشە دەرگا پێوەدا ئەگەر نەیەوێ ژووری ماڵی ببینن کە ئەمە ڕەنگە بۆ خەڵکی دەرەوەی خاوەن ماڵ زۆر ناخۆش بێ بەڵام لەوێ ئەگەر ئەمە دەستکەوێ نیعممەتە. لە سەرمای زۆر سەختدا و لە گەرمادا، بازاڕ و میترۆ و ئوتێل لە مەرکەزەوە گەرم و فێنک دەکرێنەوە. ڕووس بە گشتی و مەسکەوی و لینینگرادی زۆر تەڕپۆشن و جلکی جوانیان زۆر حەز لێیە. هەرچی دەستیان کەوێ لە پۆشاکی جوانی خەرج دەکەن. سینەما و تیاتر مایەی سەرگەرمی هەموانیە. نەخوازا باڵشۆی توئاتر کەسێک بە دوو مانگیش بلیتی دەسکەوێ شانازی بە بەختی دەکا چوومە باڵ شوی توئاتر بالیەی پشت کووڕی نۆتردام بوو خوێندنەوە یەکجار بەڕمێنە زۆریش هەرزان دەست دەکەوێ تیراژ هەرچەند بێ کتێب زۆر زوو لە بازاڕ نامێنێ شەوێک لە بەردەرکی تئاترێ کتێبێکم دیت چەند چیڕۆکی کوردان سەڵماسی نەیهێشت بیکڕم وتی لە پاشان دەیکڕین هاتینە دەر نەمابوو گڕووم گرت هەر دەبێ پەیدای کەی زۆر شوێنان گەڕابوو دەستی نەکەوتبوو بە ڕۆژێک خەڵاس بووبوو. بە تێکڕایی خەڵکی شار دەگەڵ خەڵکی لادێ زۆریان فەرق هەبوو خەڵکی لادێ جل شڕ و پێخواسی زۆریان هەبوو بەڵام ئەوی ڕاست بێ خانووی دێنشینەکان کە لە دار کراوە و لە ناو باغچەدا هەڵکەوتوون بە چێژەی من زۆر لە خانووی شارستانیەتەکان خۆشتر بوو دەمگوت ئەگەر ماڵم لە ڕوسیە با لە خانووی لادێدا دەژیام و کاری شارستانم دەکرد. ئازادی قەڵەم و بیر ڕای تاکەکەسی دەربڕین وەک وڵاتانی عەرەبی و میسر و ئێرانە، کەس ناتوانێ ڕەخنە لە دەوڵەت بگرێ، خەڵکەکەش زۆر ساڵە فێری بوون و پێیەوە گەورە بوون، گوێ نادەن ئازادی فەردی هەیە یان نییە. بۆ جحێڵان کوڕ و کچ ئەوپەڕی خۆشییە، بەو شەرتە نان و بەرگیان دابین ببێ، من دیتوومە کچ پێش بە کوڕێک بگرێ و لە نێو هاوەڵان و خەڵکدا بڵێ تۆم پێ جوانە وەرە با پێکەوە بگەڕین کە هیچ بەعیب حیساب نەکراوە لاوێک بە هەر ژنێک بڵێ تۆم خۆش دەوێ و داوەتی بکە ئیتر پێی ناڵێ دەدمی با بدڕێم ئەگەر نەیەوێ بە پێکەنینەوە دەڵێ من کارم هەیە ناتوانم بمبەخشە. جگە لە سیاسەت مەداران و هێندێکی کەم لە ڕەشایی گەل، هەموو زۆر لە دونیای لاوە بێخەبەرن. لایان وایە ژیان هەر لە شووڕەوی دایە و خەڵکی وڵاتی سەرمایەداری یان لەو خاوەن کارخانانەن کە بە هەزاران کارگەر وەبەر قامچی دەدەن و لە سەر کەمترین بیانوو دەیانکوژن. یان کرێکارە بەر قامچییەکەیە ناونجی تێدا نییە، لە منیان دەپرسی تۆ کرێکاری؟ منیش دەمگو نەخێر دوکانی خۆم هەیە دەیانگوت چەند هەزار کرێکارت دەبەردەستدایە دەموت هیچ هەر خۆم بە تەنیام دەیانوت باوەڕ ناکەین دەی چەند پەیدا دەکەی دەمگوت ڕۆژێ هەقی کوڵێکی بەری پیاو ئەوانیش دەیانگو ئای لەو قسە درۆیە ڕۆژێک لە باخچەی ئاسایشگا ژنێک پژیشکی منداڵان بوو پڕی بە چنگێ گیادا کرد پرسی، لە عێراق شتی وا هەیە؟ وتم، نەخێر، لەوێ ڕژێم سەرمایەدارییە، گیا شین نابێ. وتی، ڕاست، ئێمە لە بەهەشتداین، ئەو هەموو گیایەی دەبینی؟ فەتحی گوتی، بۆ درۆی دەگەڵ دەکەی؟ گوتم، نامەوێ لەو خەوە خۆشەی ڕاپەڕێنم. فەتحی گوتی، یەکێ لەو ئەفسەرانەی ئێرانی کە لە قەلعەمرغییەوە ڕفێنرابوو بۆی گێڕامەوە. کە هاتینە مۆسکۆ هەر یەکەی دەگەڵ شارەزایەک دەگەڕاین، شارەزاکەم گوتی، شتێکم هەیە دوگمەی بادە گوێت لە تاران و زۆر شوێنان دەبێ، دەستکاری شووڕەوییە، وەرە نیشانت دەم. بردمیەوە ماڵ، پێ چییە ڕادیۆی بادە دەنگ نەهات، لە خەجاڵەتیان مات بوو، دیارە باوەڕم پێ ناکەی، کۆتەکەم داکەند گوتم، جەڕبادەرێکم بۆ بێنە، ڕادیۆم بۆ چاک کردەوە، وتم، لە مارکسیزمدا کە دین هیچ جێگای نییە، پێم سەیر بوو کە لە شووڕەوی دینێکی سەربەخۆ پەیدا بووە، ئەویش بە پیرۆز زانینی لینینە، لاشەکەی دە نێو قەبرە شووشەکەیدا مۆمیایی کراوە و ماوە و بووەتە جێگەی زیارەتی هەموو کەس. لە زستان و هاویندا، هەمیشە بچۆ بە درێژایی کیلۆمەترێک خەڵکە بە نۆرە زیارەت ڕاوەستاوە، دوو دوو دەچنە ژوور، چاویان بە لینین دەکەوێ و لە دەرکیێ ترەوە دەردەچن. قەت لە وڵاتی موسڵمانان ئەوەندە ڕێز لە گۆڕی پیاوچاکان نەنراوە کە دەرسی ڕووسی مەدرسەی منداڵانم دەخوێند زۆر فەرمایشتی لینینم دەهاتەبەر کە زۆر ساڵ بوو لە بەرم بوون حەدیسی پێغەمبەر کرابووە وتەی لینین. ڕۆژێک چوومە کتێبخانەی لینین لە مۆسکۆ لە دەرگا جززوەیەکیان دامێ نووسرابوو جگە لە مەجەلات 20 ملیۆن کتێبی تێدایە ساڵۆن ساڵۆنە هەر کەسە بە زمانێک کتێب دەخوێنێتەوە، لە ساڵۆنی تایبەتی دادەنیشێ، فیشی ناوی کتێبان و فیشی ناوی نووسەرانی کتێبان دەست بەجێ پەیدا دەکرێ. کارتێک بە شمارەی کتێب دەخەنە بەر لاقی خۆیانەوە کە کونێکە. پاش موددەیەکی زۆر کەم، شتێک وەک قەتاری چکۆڵە کتێبەکە دێنێ و لێی وەرگرە. پاش خوێندنەوە قەتارەکە دەیباتەوە شوێنی خۆی لە ناو ئەمباری تایبەتیدا کە هەرگیز مۆرانە و شە کاری تێناکە. ئەگەر میکرۆفیلمت لە کتێب بوێ ئەوا داوا دەکەی زەڕەبینت لەسەر مێزەکە لەبەردەمە بە درشتی نیشانت دەدا. من چوومە بەشی فارسی وتم بەشی کوردیم دەوێ. لە بەشی کوردی ژنێکی سەرسپی وەک چۆڕی شیر زۆر بە سەروسیما بەخێری هێنام. گوتی، کورد لە کتێب ناردن تەمبەڵن، کتێب لێرە تا هەتا دەمێنێ، بەڵام ناینێرن. وتم، ئاخر عەیبی خۆشتان بڵێ، زۆر کەس کتێبی کوردی دەنێرێ، بەڵام بە واسیتەی ئاشنایان لە شووڕەوی، ئەوان نایدەن بە کتێبخانە. بۆ نموونە، من چەند کتێبم بۆ هێناوی لە مۆسکۆ بە پووڵ کڕیومەتەوە و خاوەنەکانیان بۆ ئێرەیان ناردووە و دزراوە. وای دانێ کتێبم بە ناوی تۆ نارد، کێ دەڵێ تۆش بەو دەردەی نابەی؟ گوتی، دەبێ لەسەر ئەو قسەت عوزرخواییم لێ بکەی، من کوردم، زۆر حەز دەکەم بەشی کوردی زۆر دەوڵەمەند بێ، من ناوم زەینەب کەریم ئۆڤایە، باوکم خەڵکی شارێکی کوردستانە بە ناوی سابڵاغ، زۆر زمان دەزانێ، تاجران لەوێوە دەگەڵ خۆیان دەهێنا بۆ تەرجومانی، ئاخری لە تاتاریا دامەزرا و دایکی منی هێنا، نابێ قسەی وا دەربارەم بکرێ، لەسەر داوای خۆم عەلی یۆفیان ڕەگەڵ خستم، چوومە تاشکەند، ئادرێسی سابڵاغییەکم پێ بوو، کارمەندێکی شەهرداریم دەگەڵ هات، زۆر گەڕاین نەماندیتەوە، لەم سەر کە دەچووین کەرێک بە زین و لغاوەوە لە بەر دەرکێک بوو، گوتم، ئەوە کەری ئاخوندە؟ کە دەگەڕاینەوە ئاخوندێک سواری کەرەشین بووبوو، کابرا پرسی، ئەوە چۆنت زانی؟ گوتم، زەوقی مەلا دەناسم، بە ناشوکری خودا نەبێ لە هەموو شوێنان مسوڵمان و مێش و چڵک وەک برای ئاواڵ دوانەن و بێ یەکتر نابن. تۆ کە لە لینینگراد و مۆسکۆ مێشێکت بۆ دەرمان دەست نەدەکەوت لە بازاڕی تاشکەند سەد هەزارت بە قۆشەیەک بکڕیبا. مەنجەڵە شۆربا و پڵاو لەسەر لێوی جادە دانراون و هەرا و چەقەی فرۆشیارە و لەناو تۆز و غوماری کامیۆن و بارە بەردا موشتەری ڕیز بوون. دەتگوت عەلاویل حیللەی شاری بەغدایە. قاوەخانە هەمووی سەکۆیان دەوراندەور هەبوو، بە چەکمەوە چوار مێردەکی لەسەر سەکۆ دادەنیشتن، چای سەبزیان دەخواردەوە، پیاڵەیەکی چینی پڕ لە ئاوی کوڵاو، هێندێ گەڵاچای بۆ نەدراوی بە سەرەوە، بە حاڵ ڕەنگی دەگۆڕا، فڕ دەکرا. ئۆزبەکی جۆرە تورکییەک بوو زۆر کەمی تێ دەگەیشتم، شەو چووینە ئۆپێرای میرعەلی شیری نەوایی کە زۆر دەزگایەکی جوانە، نمایشنامە و سەما و گۆرانی کیژە ئۆزبەکانم زۆر پێ خۆش بوو، بەڵام هەرابوو. سەودای بزن و گاجووت و چەققەی ئەحواڵپرسییەک بوو وەک بازاڕی قەباکەندی. ڕۆژی دوایی کابرایەکی شارەزای شار لە ئیدارەی سیاحەتەوە بە ناو شاریدا گێڕاین. هەستم کرد کە دەگەینە پیرەژن، میرەژنی بە ڕووبەند و چارشێوی ڕەشەوە. خۆی دەدا بەرچاوم کە نەیانبینم. وتم، برا! ئەمەی پێ ناوێ. ئەمە بەڵگەیە کە شووڕەوی بە زۆر کەس مەجبوور ناکا بەرگیان بگۆڕن. چووینە سەمەرقەند، شارێکی کۆنم دیت، زۆربەی گەڕەکەکانی خانووی خشتی بە قوڕ سواغ دراو بوون، وەک سابڵاغی زەمانی منداڵیم، بەڵام چەند گەڕەکێکی تازەی کارگەرانی لە تەرزی خانووبەرەکانی مۆسکۆ لێ کرابوو، کە زۆر ڕێک و بەرچاو بوون. پیاوێکی زۆر خۆشیان ڕەگەڵ خستم بە ناوی شەهیدۆف، فارسی زۆر چاک دەزانی. چووینە زیارەتی قەبری قوسەم بن عەباس کە سەرداری ئەسحابان بووە و لەوێ شەهید کراوە، بە سەدان ژن بە منداڵەوە هاتبوون چل دانەیان دەگرتەوە نیازیان لێ دەخواست، شەهیدۆڤ گوتی، بێچارە دایکم ئەوە چوار چوارشەممەیە دێتە ئێرە و نیازی ڕەوا نابێ، پێم وت، چۆن؟ وتی، ئەو پلەکانانەی بۆ مەرقەد دەچن بیست و یەک پلەکانەن، ئەگەر لە سەرکەوتن و دابەزیندا هەر بیست و یەک بن نیاز ڕەوایە. لەم سەرە ژمارە بیست و یەک تەواوە. لەو سەر چونکە لە بیست و یەکەکە پێت دەنێتە سەر عەرز حیسابیان لێ تێک دەچێ. دایکم بۆی ساغ نەبووەتەوە. چووینە سەر قەبری تەیمووری لەنگ. گونبەزێکە تابڵۆیەکی لەبەرد هەڵقەندراوی بەسەر دەرگاوەیە، لە سەرداوی گومبەزدا گۆڕی تەیموور و باقلم دە کەس لە خزم و مامۆستای دینییەکەی تاجددین نێژراون، بە هەنگاو دەوری گۆڕەکەم پێوا. شاهیدۆف پرسی، نیازت چییە؟ گوتم، ئەو کابرایەی بە ئاوات بوو زەمینێکی دیکەش هەبوایە، ئەویشی داگیر بکردایە و بیخستایەتە سەر سەمەرقەند، ئێستا لە دە هەنگاو زەویندا قیڕەی لێ نایە. چوومە سەیری ڕەسەدخانەی شارۆخ میرزا کوڕی تەیموور، قەبری زانایەکی ڕووس لەو نزیکە بوو. شەهیدۆف بۆی گێڕامەوە، شارۆخ لە زانست و زانایان خۆشی دەهات. ئەم شوێنەی بۆ ئەستێرەناسان دروست کرد. مەلایان گوتیان کوفرە و حەشاماتیان دوای خۆیان دا و تێک و مەکان درا. ئەم عالمە ڕووسە ئاسەوارناسە لێبڕاوە شوێنەکە بدۆزێتەوە. هاتووەتە سەمەرقەند، بیست و پێنج ساڵ لەوێ نیشتەجێ بووە، سوراغی نەکردووە، ڕۆژێک لە مەحکەمەی شەرعیدا قەباڵەیەک دەخوێندرێتەوە کە فڵانە زەوی خۆراواکەی تا ڕەسەدخانەیە، دەچێ ئەو شوێنە دەکۆڵێ و پەیدای دەکاتەوە، لەسەر وەسیەتی خۆشی لە نزیکی نێژراوە، بەداخەوە ناوی زاناکەم لە بیر نەماوە، بەڵام ئافەریم بۆ ئەو هەموو حەوسەڵەیە لە ڕێگەی زانستدا. شوڕەوی ویستوویە پاش وێرانبوون ئاوایان کاتەوە تا دونیا گەڕان بەهرەی لێ ببینن. دوو دام و دەزگای زۆر جوان و بەرچاون لەو دەمەدا وەستا و فەعلە کاریان لێ دەکرد. بە قسەی شەهیدۆف وەستا لە کشمیرەوە هێنراوە کە کاشی کارییەکان ساز کاتەوە و کرێکارەکان فێری سەنعاتەکە بکا. داستانێک دە ناو ئۆزبەکاندا هەیە کە، بیبی خانم ڕیگستانی بنیات ناوە، تا کە تەیمور لە هیندستان گەڕایەوە پێشکەشی بکە، کار تەواو بووە، بە وەستای گوتووە، حەقت چەندە؟ گوتوویە، جارییەیەکی جوانت دەدەمێ، قبووڵی نەکردووە، خانم ماچێکی لە لا ڕوومەتی داوەتێ، جێ ماچ بووە بە خاڵێکی ڕەش و پان و زۆر جوان، وەستا لە ترسی ئەوە کە تەیمور پێی بزانێتەوە، چووەتە سەربان و لە شەققەی باڵانیداو فڕیوە، کەس نازانێ بۆ کوێ چووە. شەهیدۆڤ گوتی، پەیامنێرێکی ئەمریکایی هاتبووە سەیری ڕێگستان، کاتێ وتم بیبی خانم، نامیلکەیەکی لێ کردەوە، گوتی، دیدی خانم نووسراوە، تۆ دەڵێی بیبی خانم، هەرچی کردم، ئەو هەر باوەڕی بە من نەکرد. گوێگرانی ئازیز و خۆشەویست لێرەدا هاتیینە کۆتایی بەشی پەنجاوسی خوێندنەوەی کتێبی چێشتی مجێوری هەژاری مکوریانی تا بەشێکی تر بەختەوەر و شادومان بژین.